العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين إيمان داران بريس أهل قبلة لأمتي پیغمبر صلى الله عليه وسلم وتالي جمعة وكو همو جار وتمانا پێویستە لەگەڵ ڕووداوەکانی ڕۆژگاردا بڕوا ئەو قسەی کە بۆ ئەمڕۆ دەشێ و لە مێشکی تۆی مسلماندایە واجبی منبەری ئیسلامە لێدوانی لەسەری هەبێ شیکردنەوەی بۆی هەبێ بۆی تۆ بە ئاقارێکی هەڵەدا نەڕۆی هەرچەند بەداخەوە لەلایەکەوە زەرەرمان لێدەدا ئێمە ئەم ساڵە دوور و درێژە دەڕوا هەموو هەفتەیەک باسێک دێتە پێشەوە کە ناتوانم بەسەریا تێپەڕم بۆیە زۆرجا خوشکان برایان گلەی ئەوەمان لێ دەکەن باسە خێزانەکان باسە کۆمەڵایەتیەکان باسە ڕەوشتیەکان کەمتر باس دەکەین ئەوە قسەیەکی ڕاستە و تێبینیەکانیان لەسەر چاومان بەڵام ڕووداوێک کە لە زنجیرە باسێکین دەیبەستینەوە پێوەی کە بەرەکەتی تەمەە ئەو حەفتەی کەوا تێیدا ڕابوردین هەڵاتنی سەرۆکی تونس و کۆمەڵە گۆڕانکاری نوێی جیهانی کە بە پێویستم زانی لەسەری بدوێم و دەشیکەم بە یەکێک لە ئەڵقەکانی ئەم زنجیرە باسەی بەرەکەتداربوونی تەمەن کە بریتییە لە حکمێکی عەدالەت هەر وەختێک تۆ لە وڵاتێکدا ژیای لە ناو سیستم و قانونێکدا ژیانت بردە سەر کە عەدالەتی تێدا بوو خوا بەرەکەت دەخاتە تەمەنتەوە چونکە بە عیزەتەوە دەژی چونکە بە سەربەرزی دەژی چونکە ئازادیت هەیە کە عەدالەتیش سێ بنەمای هەیە زۆر خەڵک معجیبە بە فیکری دیموکراسی زۆر ئەو کادرە حیزبیانەی کە قسەیان لەگەڵ دەکەی وەڵای پیاو بە زەیی پێیان دارێتەوە دیموکراسی وا و دیموکراسی وا کەچی کە لێی دەپرسی نازانێت دیموکراسی سەرهەڵدانەکەی لە کوێوەیە کاکی من ئەگە تۆ باسی دیموکراسی دەکەی من عەدالەتم پێ وەکو ئەهلی ئیسلام هەر وەختێ عەدالەت هەبوو دیموکراسی ماچی دەکا دیموکراسی لە خوار عەدالەتەوەیە بەڵام ئەگەر دیموکراسی هەبوو شەرنی عەدالەت هەبێ بۆیە عەدالەتی ئەوروپی کە گەنجی ئەمڕۆ پێی معجبە و خەڵکێک شتی بۆ بانگەواز دەکا سێ بنەمای هەیە کە هەرسێکی لە ئیسلامدا هەیە یەکەم دابەشکردنی دەسەڵات بە یەکسانی تاپۆ نەبێ ئەو کورسی و مێزە لەسەر هیچ کەس و بنەماڵەیەک دووەم کەسی شیاو بۆ شوێنی شیاو کوڕی هەر فەقیرێکی مادام مستەوات هەیە مستحقی لەو وڵاتەدا دەسەڵاتت هەبێ دووەمیان سەروەت و سامان بە یەکسانی دابەش بکرێ لە گەورەترین کەسی سەر ئەو وڵاتە تاوەکو حەماڵێکی ناو بازاڕەکە هەمووی پەیوەندی بەو سەروەتی وڵاتەوە هەیە بەو بیرە نەوتەی کە نەوتی لێ دەردەهێندرێ سێیەمیان زانین ئازاد بێ زانست بۆ هەموو کەس بێ چۆن کوڕی دەسەڵاتدار دەیەوێ بخوێنێ کوڕی فەقیریش هەمان دەرگای لەبەر دەم ئاواڵە بێ و مانایەکی تری فکری زانین ئەوەیە کەوا حکوومەت شەفافانە و ئازادانە هەموو شتێکی واڵا بێ تۆی هاوڵاتی لە ماڵی خۆتا بۆت هەبێ بزانی کە سەرۆکی وڵات سەفەرێکی کرد بۆ ئەو شوێنە و کۆبوونەوەیە بۆچی چووە و چی وترا و چ مەبەستێکی هەبووە هیچ لێ شاراوە نەبێ ئەوە سێ کۆکەڵەکەی عەدالەتە جا لە نێوان دوو شتا خەڵک بیر دەکاتەوە ئایا ئاینی ئیسلام توانیویەتی ڕۆژێک لە ڕۆژان ئەو عەدالەتە بچەسپێنێ و خەڵکی موسڵمان توانیویەتی و ئەی بێدینان و دوور لە خوایان چیان کردووە ئەوە وتاری بابەتی ئەم جومعەمانەوە بە پشتیوانی خوای تاک و تەنها و ئومێدەواری ئەوەی کەوا مێشکمان پێی فراوان بێ و وڵامێکیش بێ بۆ ئەو کەسانی کە ناحەزن بە ئیسلام دوو نمونە عەرزی جەنابتان دەکەم بە کورتی و پوختی لە مێژووی پڕشنگداری ئیسلام یەکیان لە کۆندا یەکەم ڕۆژێک کە بوو بە خەلیفە لە ناو نەفسی خۆیەوە دەستی پێکرد کاتێک کە چوو سیر دەکا کۆشکی خەلافەت بە چرا ڕازاوەتەوە بە هەزاران لۆکسی تێدایە بە چرای زەیتی ئیش دەکا فەرمووی هەمووی بفرۆشن و بیدەن بە ماڵە هەژارەکان بیدەن بە لادێکان بە شوێنە دوورەکان بە خوێندنگا و مزگەوتەکان دوو چرای کڕی یەکیان بە پارەی حکومەت یەکیان بە پارەی خۆی وتیان بۆچی فەرمووی ئەوە هەموو خەڵک بزانە لەمەو دوا وڵات سیستمێکی کەی هەیە هەر کاتێ ئیشی ئەم حکومەت و وڵات و خەڵکە هەبوو لەبەر ئەو چرای میلەتە مردارەسەی دەکەم لەبەر چای میلەت و حکومەتە هەر وەختێ کەسێ ئیشی شخصی بەخۆم هەبوو نووسینی خۆمم هەبوو ئەبێت لەبەر چراکەی خۆما کە بە نەوت و زەیتی خۆم کڕدراوە مطالعە بکەم داوایان لێکرد بەرگی کەعبە وەکو خەلیفەکانی پێش خۆی لە مەراسیمێکی شکۆداردا لەسەری بنووسرێ لەسەر ئەرشی خەلیفە عومەری کوڕی عەبدولعەزیز بەرگە ڕەشەکەی کەعبە هەڵواسرا فەمووی ئەوە کۆتایی پێهات هەتا من لەسەر حکم بم با کەعبە بەرگەکەی کۆن بێ ئەو پارەیە بدەن بە جلوبەرگ بۆ مناڵە هەتیوەکان باشترە کاکی من ئەو پارەیە بکەن بە دوو پار و بیخەنە دەمی هەژارێکەوە تا لەسەر حکم بوو بەرگی کەعبە نوێ نەکرایەوە یەک دینار بە فیڕۆ نەدەدرا لەلایەن خۆیەوە دواتر هاتە لای خێزانەکەی وتی ئەو ئاڵتون وشتەی پێتەوەیە ئەگەر ژنی سەرۆکی وڵات هەموو لەشی ئاڵتون بێ قسەکانمانی ئەتیباری نابێ تکال لێ دەکەم بە حرمەتەوە دوو ڕێگا هەڵبژێرە یان ئازاد بەو بۆ خۆت بڕۆ من لێت جیا دەبمەوە بە ڕەزامەندی خۆش و بە هەر دەوڵەمەندێک دەکەی بیکە و خەڵک مەمنون تەوافەتێکی جوان و جەحێڵ یان بەم ژیانی من دەبێ ڕازی بی هەموو ئاڵتونەکان بخە خەزێنەی دەوڵەتەوە موڵکی میللەتەو دیاری لەسەر خەزێنەی خەڵک قبوڵ ناکرێ بیگێڕەوە ئەویشی پێدانا ڕوت و قوت ئەمجا دەستی کرد بە خزمەکانی وتیان هەموو موچەمان هەبێ فەرمووی لەمڕۆوە خزمانی خەلیفە موچەیان بڕا هیچ کەس لە وڵاتە بۆی نییە دوو موچەی هەبێ لە کوڕەکەی خۆمەوە کار دەکەی موچە وەردەگری هیچ ناکە هیچ وەرناگری دەفەرمێ بە ماوەی یەک ساڵ ئەوەندە خەزێنەکان پڕ بوون گومرگی لابرد تەنها بفەرمووی خوا زەکاتی داناوە خوای خالقی ئەرز و ئاسمان و خەڵق دەزانێت زەکات بەشی هەموو وڵات دەکا بەس زەکاتەکەتان بدەن و خۆی لێمەدزنەوە خەڵک یەک دیناری زەکاتی نەدەهێشتەوە زەکاتەکەی بۆ خۆی تەسلیم دەکرد سبحان الله کاتێک کە هەموو زەکات کۆکرایەوە خەزێنەکان ئەوەندە پڕ بوون جێگەیان نەدەبەوە فەمووی سیستمی حکومڕانیەکەم ئەوەیە هەر مناڵێک لە دایک دەبێت بێ مووچەی هەبێت هەموو کەس لەم وڵاتەیە خاوەنی موچە بێ هیچ هەتیوێک نابێ خێری پێ بکرێت لەلایەن خەڵکەوە معەزەم و مکەڕەم حکومەت باوکی خەڵکە باوکی ئەو منداڵەیە کە باوکی نەماوە هەتا پێدەگا دەبێ بەخێویکە الله لەو دەستورە جوانە فەرمووی سێمیان هەردوو نەخۆشی کەفتەکاری درێژخایەنی سەر جێگا کە لە قاچ کەوتون ئەبێ خزمەتکارێکیان بۆ بگیرێ و خزمەتیان بکە و مەمنونی کەس نەبن هەموو نابینایەک دەبێت چاوساغێک خزمەتی بکاو دەستی بکێشێ بۆی محتاجی کەس نەبێ فەرمووی هەموو قەرزارانم بۆ ناونووس کەن قەرزەکەی بۆ بدەنەوە کارێکی قورسیشی پێ بسفێرن بۆی هەم کار بکات چونکە ئەگە قەرزا بووی ئیشیشت پێ ناکرێ قەرزار منت دەگرن خاوەن قەرز قەرزەکان هەموو بدەنەوە ئیشی پێ بکەن و دواتر لە کرێکەی خۆی بیجڕنەوە بۆ حکومت ئەم حکومت زەرن ناکە هەم کابرا هەتا هەتا لە قەرزاری ڕزگاری دەبێ با دەستێکی لە ئیشێک گیر بێ ئەمە سیاسەتە ئەمە فەرمانڕەوای ئەهلی ئیسلامە فەرمووی مامۆستا و خوێندکار نابێ هیچ بیری لای شتێکی کە بێ ئەوەی مامۆستای و دەرس بە تەلەبە دەڵێ ئەوەندە موچەی بۆ دابینکەن ژیانی لە وەزیرەکانی دەوڵەت خۆشتر بێ و تەلەبەش نابێ باوکی بڵێ ئیشت پێ دەکەم ئەوەندەی موچەی بدەنێ باوکی و لەبەر معاشەکەی بینێرێتە بەر خوێندن نەک لەبەر دەستکوتی بیگێڕێتەوە علم وا پێشکەوت هەموو خەڵک پەلاماری خوێندنی دا فەرمووی هەر گەنجێک بە تەمای ژنهێنانە و کچێک بە تەمای شوکردنە موچەی تایبەتی بدەنێ بیشی خەنە سەر ئیش دواتر لە موچەکەی وەک سلفە بیگێڕنەوە وەی هەم دەبێتە خاوەن ژن و ماڵ هەم ئیشی دەست دەکەوێ هەم پارەش لە حکومە زەرەن ناکەوێ هەر جوتیارێک زەوی هەیە و لەبەر دەستکورتی بۆی ئاوەدان ناکرێتەوە پارەی تایبەتی بدرێتەوە دوای لە بەرهەمەکەی لێ وەرگیرێتەوە ئەوەی ئەمڕۆ پیڵان ئەمەیکا لە پەرلەمانا تەرح دەکرێ عومەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێ ئا ئەو هەزار ساڵ لەمەو پێشە ئەو سیستمەی دانا سبحان الله دەفەرمێ پارە هێشتا زۆر بوو فەرموودەکەی ڕەسوولی نازدار صلی الله عليه وسلم هاتە جێکە لە صحیحی بخاریدا دەفەرمێ ڕۆژێ ڕووی لە سەحابەکان کرد کە خەڵک زۆر فەقیر و هەژار بوو فەمووی تەصدقوا زەکات بدەن خێر و خێرات بکەن ئەی سەحابەکانم فسیأتی علی الناس زمان لە ماوەیەکی کورتی دوای ئێستادا سەیری وشەکەکەن سەیەتی سین کە چوە سەر فعلی مضارع بۆ ئیستقبالێکی قەریبە واتە لە ماوەیەکی کەم لەم چەند ساڵەی دواییدا وا مەزانن ئێستا ئەم نەبوونی و هەژاری بە مسلمانانەوەیە واللهی زمانێک دێ دوای چەند ساڵانێکی تر بەسەر ئەهلی ئیسلامدا يمشي الرجل بصدقته فلا يجد من يقبلها خلق پارە و زکاتی خۆی دەگێڕێ فەقیرێکی دەست ناکەوێ لێی وەرگرێ ئیمامی ئیبن حەجەری عەسقەلانی لە فەتح الباری لە مجلدی سێزدەدا دەفەرمێ ئەوە سەردەمی کوڕی عومەری کوڕی عەبدولعەزیز بوو ساڵی یەکەمی خەلافەتی بەڕێکرد خەڵک زەکاتیان پێدەشیا ساڵی دووەمی ئەو خەڵکەی پار زەکاتی وەرگرت بوو چونکە هێندە پارەکە حەڵاڵ بوو هێندە خەلیفە عادڵ بوو خوا بەرەکەتی خستە وڵاتەوە ئەو پیاوەی ساڵی پێشوو زەکاتی وەرگرت بوو ساڵی دووەم زەکاتی بۆ حکومەت دێنایەوە ئەفەمێ لە زەریای ئەتڵەسیەوە تا وڵاتی چین نوێنەری ئیسلام گەڕابووە کەسێ مستحقی زەکات بێ کەس نەبوو لێی وەرگرێ عالم ئەوەندە خەزێنەکانی پڕ بوون سبحان الله زەکات وەرنەگیرا بە ئەو ئەفەریقیایی کە ئێستا لە سەدەی بیست و یەکە هەمووی کانە نەوتە خەڵکەکەی مناڵەکانی دەبینی پەراسۆکانیان هەمووی دەرکەوتن لە برساندا لەو ئەفریقایەدا فەقیر و قەرزارێک نەما قەرزدارێک لە دەوڵەتی ئیسلامیدا نەما لە زەریا ئەتڵەسیەوە بۆ وڵاتی چین بۆ ڕۆوەڵە قاڕی ئەفریقیا و ئاسیا شەرق و غەرب تێر بوو هەموو حکومەکەشی چەند بوو دوو ساڵ و شەش مانگ بوو دوو ساڵ و شەش مانگ بوو بە دوو ساڵ و شەش مانگ ئەو دەوڵەتەی بوژاندەوە ئەو خەڵکە هەمووی بەیەک ڕا دەوڵەمەند بوو سبحان الله ئەمە نمونەیەک لە کۆندا نمونەی تازە کە ئێستا لەبەر چاوت بێ ڕەمبی بڵێ ئەمە جارشکە دووبارە نابێتەوە ئەمە حکایەتە ئەمە خەیاڵە ئەمە خەیاڵ نییە ئەهلی ئیسلام کەسێک کە ترسی خوا لە دڵیدا بوو کەسێک لە ترسی ئەو عقابی خوایە و ئەو مەحکەمە و تەرازوی خوایە دەستی بۆ دیر هەمیشی ملت نەبرد واللهی لە هەموو زمانەکە هەر دەبێ عمەری کوڕی عەبدولعەزیز جارێش کە زیندوو دەبێتەوە دەتان بەم بۆ وڵاتی مالیزیا مالیزیا هەمومان بیستومانە و سنعەتەکانی دەخوێنینەوە لەبەر چاومانە وڵاتی مالیزیا ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و یەک کە هەموومان بەبیرمان دێ زۆربەی ئەهلی مزگەوت ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و یەک وڵاتێکی دواکەوتووی پەڕپوول لە جەنگەڵستانەکاندا دەژیان تۆزێک کشتوکاڵیان هەبوو هەندێ درەختی مۆز و ئەنەناس و ڕاوەماسی ئەوە بەرهەمیان بوو هەژدە دینی تێدا دەژیا هەژدە ئاین بەردەوام پەلاماردانی یەک و یەکتر کوشتن و یەکتر ڕاونان بوو خوا ڕەحمی پێکردن ساڵی 1970 خوای گەورە بە ڕەحمەت ئینسانێکی بۆ ناو ناردن پیاوێکی مسلمان بوو بە سەرەک وەزیران ناوی مەهاتیر محەممەدە پیاوێکی مسلمان و دیندار بابی مامۆستای مەکتەب بوو هەش برای لە خۆی گەورەتری هەبوو ئەوەندە دەستکرد بوون لە بیرەوەرەکانیەدا دەڵێ هەموو ئاواتم پاسکیلێک بوو هەم بە لە دنیادا وەڵاهی باوکم لەبەر فەقیری پاسکیلەکەی بۆ نەکڕدرا هەموو ساڵە دەردەچووم بە یەکەم باوکم دەیگوت ئەم ساڵ نا ئەم ساڵ پاسکیل هەر نەبوو بۆ خۆم چووم لە سەیرانگاکان و لەسەر جادەکان مۆزم دەفرۆشت تا پاسکیلەکەم کڕی پیاوانە و مردانە شانیدایە بەرخوێندن تابوو بە دکتۆر کاتێک کە شەهادەی دکتۆری وەرگرت و بوو بە جەڕاح و نەشتەرگەرێکی بەناوبانگ لە وڵاتە لەسەر عیادەکەی نووسی هیچ هەژارێک عەمەلیاتی بە پارە بۆ ناکرێت لە عیادەی من چ هەژارە تا هەژاریش بوەستێ دەوڵەمەند ناکەم بۆ ژوورەوە بۆ عیادەکەم زۆربەی کاتەکانی کرێ عیادەکەی بۆ دەرنەدێنە ئەوەندە خزمەتی هەژاری کرد بە بەلاش ساڵی هەشتا و یەک خۆی هەڵبژار خەڵک ئەم پیاوە خێرخوازیان ناسی کردیان بە سەرۆکی ئەنجومەنی وەزیران بە پلەکانی سیادی داڕۆیشت یەکەم ڕۆژ کە بوو بە سەرۆک ئەنجومەنی وەزیران لە مالیزیا نەخشەی ئابووری دانا وتی وڵات ئەروا بەڕێوە ناڕوا ئەبێ نەخشەی هەبێ نەخشەیەکی سی ساڵی بۆ دانا دووەمیان بڕیاریدا زانست لە پێش هەموو شتێکەوە بێ بە هەزاران قوتابی وڵاتی مالیزیای ناردە گەورەترین زانکۆ بەناوبانگەکانی جیهان کوڕی فەقیر بوویایە دەوڵەمەند بوویە مادام لێهاتوو و زیرەکە بە پارەی حکومەت مەسرەفاتی ماڵیشی بۆ دەکرد بڕوا لە وڵاتان بخوێن و شەهادە بێنێتەوە زمانی ئینگلیزی ئەوەندە برە و پێدا کەس نییە لە مالیزیا ئینگلیزی نەزانێ وتی زمانی عیلمە بە هەموو خەڵک بیزانێ هەم مسلمان لە عیلم ناترسێ ئەمجا گرنگی بە سوپا نەدا بە هەزاران پۆلیس و ئاسایش و عەسکەر هەموو خانە نشینی کردن و خستنە سەر مەعمەل و پارەی خۆشی دانە وتی کاکە پێویستمان نییە هەموو پارە لە سوپادا سەرف بکرێ کۆشکی کۆماری کرد بە زانکۆ وتی من یەک خانووی سادەم بەسە ئەم هەموو کۆشکی کۆماری و هەزاران سەربازی پێشوو ئەمە بۆ حکومەت پارە لەمانە سەرفکە یەک خانووی سادە و ساکار بۆ خۆی تاژیا هەموو ژیانی سێ سەفەری نەکرد بۆ وڵاتان وتی پێویست ناکە پارەی میلەت لە تارە سەرف کەی بڕۆی بە دعوەتی کەسیشی نەدەکرد بۆ وڵات ئەگو خۆ خەڵک خێرمان بۆ ناهێنێ بۆچی پارەی ئەم میلەتە ڕەش و ڕووتە بدەین بە دعوەت و دعوەتکاری مەسئولی وڵاتان دەستی پێکرد بە کارکردنێکی ڕێک و پێک کشتوکاڵی جوڵاندەوە وتی کشتوکاڵ ئەوە نییە هەر کەسە لە ئاستی خۆیەوە دەچی لە تووری هەبێ کەسیش نازانێ بەرهەمەکەی چییە با یەک لایەنی ئابووری هەڵبژێرین هەرچی فەلاحە لە لای خۆ نەمامی خورما بنێژە وڵاتەکەمان خورمای لێشین دەبێ خورمایەک کە لە ڕۆنی ڕۆچیدا بەکاردێت کە خورما جۆری هەیە لە ماوەی دوو ساڵدا یەک ملیۆن نەمامە خورمای ناشت لە ماوەی نزیکی دە ساڵدا ئێستا مالیزیا کە خورماکەی هاتووەتە بەر یەکەمی هەموو عالەمە لە ناردنە دەرەوەی ڕۆنی خورمادا بۆ جیهان وتی کشتوکاڵ ئاوا پێش دەکەوێ نەک تۆ چوار سەرکە تور ئەو چوار سەرکە شێلمی هەبێ بۆ خۆشی پێی ناژێ کەسی حکومەتیش نازانێ باسی چیەوەکو ئێرە هەمووی لەسەر یەک شت کۆکردەوە لە بواری گەشت و گوزاردا کە سەیری کرد وڵاتێکی فێنک گەشت و گوزاری شاخ و داخ و کانی و ئاوەک و وڵاتی کوردستانی خۆمان ئێستا چل وڵات لە عالمدا هەڵبژێدران سی و چوارەمیان کوردستانە بەداخەوە کەس نییە بەرهەمی گەشت و گوزاری وەرگێ گەشت و گوزار لە ئێمە عراقوانەوە ڕەقس و سەما قەشکەوڵیە ئەو نەیهێشت هەرچی ڕەبای عەسکەری سەردەمی جەنگی جیهانی یەکەم بوو هەمووی بە شۆفڵ تەخت کرد هەمووی ئاوی بۆ ڕاکێشا هەمووی کرد بە پارک و باخچە بەشی ڕۆشنبیری و هونەری و وەرزشی مالیزیا ئێستا سەنتەرێکی جیهانیە یاری پێشبڕکێی ئەسپ سواری ماتۆڕ سکیل یاری ناو ئاو هەروەها نەخۆشی چارەسەرە سروشتیەکان لەوێ دەکرێت هەموو دەوڵەتانی دنیا ڕوو لەوێ دەکەن لە ماوەی دە ساڵدا داهاتی گەشت و گوزار ساڵی 1970 لە وڵاتی مالیزیا کە ئەو بوو بە سەرۆک کۆمار 900 ملیۆن دۆلار بوو بە ماوەی دە ساڵ کردی بە 20 ملیار دۆلار ئەمڕۆ کە ساڵی 2011ە ساڵانە 33 ملیار دۆلار لە هەموو وڵاتانەوە دەچێت بۆ مالیزیا خەڵک بۆ گەشت و گوزار دەچێت یەک بیرە نەوتیشی نییە ها خەڵکی زیرەک بەرنامە داڕێژ بەس بە گەشت و گوزار ئەو پارە لە هەموو خەڵکی دنیا بۆ خەڵکەکەی خۆی وەردەگرێ هەموو عالمیشی مەشغوڵ کردووە سی و سێ ملیار دۆلار دەچێتە خەزێنەی دەوڵەتەوە لە جیاتی ڕەبای عەسکەری و سوپا و قەڵا و نازام چی و چی ئەمانە هەمووی کرد بە شوێنی گەشت و گوزاری و وەرزشی و گەنج تیا حەسایەوە لە بواری پیشەسازیدا ئەوەندەی تەلەبە نادبوو بۆ یابان و چین و هند ئێستا ئەو سنعەتەی مالیزیا لە بواری ئەلیکترۆناتا دروستی دەکا یابانیش پێی دروست ناکرێ هەموو تەلەبەکانی هاتنەوە دەستیان کرد بە دروستکردن لە بواری ئەلیکترۆنیدا سنعەتی مالیزی مقابلی یابان و چین و هندە لە ساڵی لە بواری داراییدا 65 مەڵبەندی بازرگانی کردەوە لە یەک ڕۆژدا لە پایتەختی مالیزیا بای 2000 ملیۆن دۆلار معاملە دەکرێت جا بزانە دەوڵەتەکەت پڕ بێ لە معاملە چێ هەیە فەقیر بمێنێ کەس نەما گەورەترین زانکۆی ئیسلامی بۆ علومی ئیسلامی لە مالیزیا هەیە هەرچی علومی ئیسلامی کۆن و نوێ لەوێ دەخوێندرێ هەموو جیهان ڕووی تێ دەکات چەند کوردی خۆمان ئێستا لەوێ ماستەر و دکتۆرا دەخوێنن ساڵی 1970 بۆ 2003 ئەم پیاوە لەسەر حکم بوو خەڵکەکە هەموو جارێ هەڵیان دەبژاردەوە دانیشتوان هەشتا و یەک چواردە ملیۆن کەس بوو کە وازی لە حکومڕانی هێنا بیست و نۆ ملیۆن کەس بوون واتە ئەوە دوو قاتی خۆی زیادی کردبوو ئەو ڕۆژەی ئەو بوو بە سەرۆکی حکومەت ساڵی هەشتا و یەک داهاتی تاکە کەسێک لە مالیزیا هەزار دۆلار بوو لە یەک ساڵە ئەو ڕۆژێک کە ئەو ئیستیقالیدا لە حکومەت داهاتی تاکە کەسێک بوو بە شانزە هەزار دۆلار شانزە قات ئەو خەڵکەی هەستاندەوە لە پێشووتردا پارەی دانراو لە ساڵی 1970ەکە پارەی دانراوی مالیزیا 3 ملیار دلار بوو ئەو ڕۆژەی 2003 کە ئەم پیاوازی لە حکم هێنا 98 ملیار دلاری خەزێنەکراوی هەبوو وە کاتی تنگانەی وڵاتەکە 98 ملیار 95 ملیاری خستوە سەر سەیری سەرکردەی عادل چۆنە کاتێک کە ئیستیقالەی کرد چوو بۆ حەج کە لە حەج هاتە وتی ئەمجا ئەم منیش تەمەنم چۆتە پێ پێشەوە نەوەیەکی وام پێگەیاندووە هەمووی مەهاتی محەممەدێکە لەم وڵاتەدا هەمووی سیاسی و سەرکردەیە با کوڕە لاوەکان ئەمجا بێنە پێشەوە هەرچی خەڵک فرمێسکیان بۆ ڕشت و مزاهرات کرا کە نابێ بڕۆی وتی نا منیش ئەمجا بیرەوەریەکانم دەنووسمەوە وڵاتێکم تەسلیم کردون گرنتیتان دەدەمێ خوا پشتیوانمان بێ ساڵی 2020 چوارەمین وڵاتی عالەمی دەبین لە ڕووی تەکنەلۆژیاوە لە دوای یابان و چین و هندەوە مالیزیا چوارەم وڵاتی دنیا دەبێ نەخشەم داناوە ئەمە کابراەکە لەم سەردەمەدا دەژیا لە وڵاتێکا بێنەوەت بێگۆگر هەر بە گەشت و گوزار و هەر بە تەبای و برایەتی هەژدە ئاین بەیەکەوە دەژیا قەترەیە خوێن لە لوتی کەسێک نەها لە وڵاتەدا خەڵک کە بە کارەوە مەشغوڵ بوو کە بە ئیشەوە مەشغوڵ بوو نە چەپڵە لێدان بوو نە مزاهرات بوو نە سیستمی حکومڕانی گۆڕا بە فرمێسک خواحافیزیان لێکرد چوو بۆ حەجی ماڵی خوا شەوان بە شەو نوێش لە یەک خانووی سادە و ساکار و یەک سارە ئۆتۆمبیلی خۆی هەبوو ها وڵات چی لێدێ حکو عەدالەت ئاوایە ئەمە نەک بڵێ عومەری کوڕ ئەمەش عومەریشی کوڕی عەبدولعەزیزە لە سای ئیسلامدا ئەمەش پیاوێک بوو بە عومری خۆی دەمی بە عەرەق نەکەوتبوو ئەوە دکتۆرێکی خەستەخانە بوو توانی وڵات ئاوا لەسەر نەخشەی ئابووری بەرێ پێش پێدە پێشەوە ئەی بێدین چی کردووە پێچەوانەی عەدالەت چیە بەڕێزان زوڵمە ستەمە سەرۆکایەتی و دەسەڵات پارە و سامان زانست و زانیاری بەس بۆ کۆمەڵە چینێک بێ بۆ تەبەقەیەک بێ ئەوەش سەرەنجامەکەی لە خەڵکانی بێدینەوە دەستی پێکرد سەرەنجامی ستەم بناغە داڕێژەرەکەی فیرعەون بوو کەوتی ئەنا ڕەبوکم الأعلا خەڵچینە من خوای هەرە گەورەی ئێوەم وتی ما ئەراکم ئیلا ما ئەرا ئەوەی من بیڵێم هەر ئەوەیە قسە قسەی منە ڕێی ڕێی منە دەنگ دەنگی منە من قسە دەکەم و دەبێت تۆ چەپڵە لێدەی هاوڵاتی ئەوە ئەوە بنەمای فیکری فیرعەونیە بەڵام خوای گەورە ئەوەندەی نەهێشتەوە ئەویش هەر زوو دەسەڵاتەکەی لە ناو چوو اليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية لە بەحری نیلا خنکا خوا کردی بە عیبرەت لە قورئانا سەیرکەن خوا دەفەرمێ ئەمڕۆ لاشەکە دێنمە سەر ئاو و حەتا قیامەت لاشەکە دەمێنێتەوە بەڵام بۆ ئەوە ناوەکو خەڵکی ئەمڕۆ لە مەتحەفا خەڵک سەیریکە بۆی بڵێن باش ئەم لاشەیە چۆن خنکاوە و چۆن دەمی پڕ بووە لە زیخ و دوایی چۆن هاتۆتەوە سەر ئاو نەخێر مەبەستی قورئان ئەوەیە لیتەکونە لیمەن خەلفەکە ئایا خەلفەکە مەبەستی کار بەدەستانە ئەی فیرعەون تۆم کرد بە پەند حەتا قیامەت لاشەکەت وەک خۆی دەمێنێتەوە بۆ ئەوەی هەموو کار بەدەستێکی زاڵم سەیری لاشەی تۆ کە و عیبرەتت لێ وەرگرێ بەڵام عیبرەتیان لێ وەرگر بەداخەوە عیبرەتیان وەرنەگری ئینسان کە لە خوا نەترسا عیبرەت لە هیچ وەرناگرێ مۆسۆلۆنی ستالین ناپلیۆن هیتلەر بوونە حاکمی وڵاتان هیتلەر دەیگوت هەموو ئاسمان یەک کەس بەڕێوەی دەبا هەموو سەر زەویش دەبێن منیش هاوشانی خوا من بەڕێوەی بەرم ئەو عەزەمەتەی دەنوان بە حسابی خۆی کەچی هەموو حکومەکەی دوانزە ساڵی نەخیان بەڵام بە ملیۆنەها خەڵکی بەکوشدا لە شەڕی جیهانی یەکەم و دووەمدا بەڵە خۆشەویستان دواتر ئەمانەش عیبرەتیان وەرنەگرت ئەمانە هەموو ڕۆژە خوانیشانی کاربەدەستانی زاڵمی دەدا شای ئێران هەر نزیکی خۆمان و مێژوێکی نزیکە شای ئێران ساڵی حەفتا و نۆ ڕووخا حەمە ڕەزا شا نازناوی شاهەنشای بۆ خۆی دانابوو ئەگو من نەک هەر شا و دەسەڵاتداری سەر فەقیر و هەژارم شای هەموو پاشاکانی جیهانیشم کەەوە ئەو کەلیمەیە لە شەرع حرامە لە حەدیسە پێغەمبەر دەفەرمێ کەس نابێ پێی بوت لێ شاهەنشا شای شایان بەس خوایە نعوذ بالله حەمە ڕەزا شا دەگو من لە جیاتی خواشم لەسەر زەویدا شاهەنشام دوو شتی مەبەست بوو بێدین کردنی خەڵک و ڕووتی و فەساد و عەرەقخانە لە هەموو شارێکی ئێرانە مەلها هەبوو دووەمیان چەوساندنەوە و برسیکردنی خەڵک بە قاب خەڵک لەو ئێرانی پڕنەوتەدا بە قاب نەوتی وەردەگرت وەک ئێستا ئێمە لە ساڵی 1970 ئەوەندە ئەمریکا پشتیوانی لێ دەکرد پێیان دەگوت تاقە کوڕە نازدارەکەی ئەمریکا جا کەس بە دەسەڵاتی وڵاتان نەنازێ بڵە خەڵک پشتیوانیم لێ دەکا کەچی هەر بە چەپڵە دەریان پەڕاند سێ مانگ دوای ئەوە حکومەتەکە ئێستا تەسلیم نەبوو بۆ ئەم خۆی نەگرت هەر لە یەک چروکایە ڕای کرد و ڕۆیشت ئەو هەموو خەزێنەی دەوڵەتی لەگەڵ خۆیان برد فەڕح شاژنی خێزانی ناوی فەڕح بوو ژنەکەی بایی سی ملیۆن دۆلاری ئەو کاتەی زێڕ و مجەوهەرات لەگەڵ خۆی برد سی ملیۆن دۆلار هی سی و دوو ساڵ لەمەوبەر کە خەڵک نەیەزانی دۆلار چییە بای سی و دوو ملیۆن دۆلار زێ و ئاڵتون و مجەوهەراتی هەبوو خەڵکیش لەو ئێرانەدا بۆ کولێرێک لە حەوا هەڵدەچوو بەڵام شەقی خوای تێ هەڵدرا ئەو پیاوەی کە دەیگوت من شاهەنشام پەنای بر بۆ ئەمریکا وتی پەنام بدەم من کوڕی ئێوەم وتیان بڕۆ نەعلەتی خوال لێبێت تۆ میلەتی خۆت نەویستی ئیشمان پێ نەماوە ئیشیان پێی نەما هەموو وڵاتی دنیا سوڕایەوە ئاخی لە وتێلێکی میسراشیا لەو هەموو کۆشک و تەلارێکی ئێستا وەکو متحف تەماشا دەکرێ چایەکەی نیوە خوار بۆ ئێستا نیوەکەی تیا وشک بۆتەوە لە پیاڵەکە فریان نەکەون نیوەکەی وەخوا کە ڕاویان ناو هەڵات بە تەیارە لە وتێلا بوو بە میوان کرێی وتێلی دەدا لەو هەموو کۆشک و تەلارە بەڵام ئەمەش نەبوو بە ئاەت و بە عیبرەت بەداخەوە سەدەم لە پەنا لە گوێیەوە ئەو ساڵی ئەو ڕووخاو هاتە سەر حکم کەچی ئەوەی ئەو دەیکرد ئەویش دەیکرد حتا وەکو ڕێوی بۆ خۆمان بینیمان چۆن لە کون دەریان هێنا من دایمە دەڵم خۆزگە لە هەموو دام و دەستگا و سەر جادەکاندا دوو وێنە هەبوویایە وێنەیەکیان کاتێ سەدامی دیکتاتۆر لەسەر ئەوجی لە سەڵات بوو چۆن دەماچەو بڕنەوی دەتەقاند دووەمیشیان کاتێ لەو کونە مشکە دەریان هێنا و لایەکیان خستوە ناودەمێەوە بەڕیش هاتووی سڵکنی و پڵکنی ئەو دوانە عیبرەت بن هەر ئەو زەلامە بخوا چی لێ کرد ئەو ئەو کەش و فشەکەرە بوو دوایی چی لێ هات کە دەماچەیەکی پێ نەتەقی لە وڵاتێکە ئەو هەموو عالەمەشی بەکوشدا ئەوە دەسەڵاتی بێدینی بەڵێ وجعلنا لمهلكهم موعدا هەموو ستەمکارێک و زاڵمێک مەوعیدی خۆی هەیە ڕەحمەتی خوا لە ئیمامی شافعی بێ کە لە شعرەکە بە کوردیەکەی معنای ئەوەیە و دەڵێن فەرموویەتی ستەمکارانی دڵڕەق و سەرکەشی وەهامان بینی بە ئەستێرانی ئاسمانیش ئازادی ڕەوانە بینی پێچی مێزەرێکە ئەویش دەورێکە زوو تەواو دەبێ مەرگ چۆچی پێدا ئەدا و لە نێکاوێکا خب ئەبێ ئەوسا کە بەخۆی ئەزانێ کە هەرچی بووی ماڵ و پایە بێهودەیە و نامەی کردارەکانیشی تەنها خراپەی تیایە کار و ڕەفتاری ناباری یەکەیەکە دێنە ئەژمار لوتی بەرزی بۆ دەشکێنێ شوڵکی سزای پەروەردگار ئەو لوتانە هەمووی بە شوڵکێکی خۆیان لێ بدرێ بشکێندرێن ئەو حەفتەی ڕابردوو لە چواردە یەکی دوو هەزار و یانزەدا خوا جارش کە عیبرە تێشکەی دایەوە بە سەرکردە زاڵمەکانی دنیا ئەوە بوو دوای نزیکی 25 ساڵ حکومەتی دیکتاتۆری و فرعونی لە تونسدا لە وڵاتی مسلماناندا زین العابدینی کوڕی علی جاسەری ئەو ناوەکە زین العابدین کوڕی ئیمامی علی کوڕی ئیمامی حسێن یەکێکە لە ئەولیا و پیاوچاکانی خوا ئەم ئەو ناوەشی پیس کرد زین العابدین نیە شین العابدین حیای هەموو عابد و خواناسی چی بن ئەو دیکتاتۆرە لە تونس خەڵات و ئەوە دەنگ و باسێکە کە ئەمڕۆ زەرو بۆ قسەی لەسەر کۆمچگە لە مێشکی هەموماندای هەموو ڕۆژ دێتە بەرچاومان ئەزانن ئەم پیاوە چی کرد ڕەمبە زۆر لە جەنابتان نەزانن مێژووی ئەم دیکتاتۆرە چۆن بووە یەکەم کاری دژایەتی کردنی ئیسلام بوو لە فەڕەنسا خوێندنی تەواو کرد کە هاتەوە بوو بە سەرۆک وڵات نزیکی 25 ساڵە ئەو کورسی حکومەی بەرنەداوە یەکەم کاری دژایەتی ئیسلام بوو کە بوو بە سەرۆک کۆمار و سەرۆک وەزیران وتی نابێ بانگی محەممەد لە مکەبەرەوە بدرێ هەموو مکەبەرەکانی لێکردنەوە سێ ڕۆژ لەمەوبەر بە ئازادی بانگی محەممەد لە مکەبەرەوە وترایەوە هەموو مکەبەرەکانی داخز خەڵک بۆی نەبوو لە حەوشەی مزگەوتی شابانگدا دەبوو لە مزگەوتا بە کزۆڵەی دەنگل لە پەنجەرەکان نەچێتە دەرەوە لە شارێکا دەبوو یەک خوتبە بخوێندرێتەوە لادێ نابێ خوتبەی تێدا بێ بۆی خەڵک نەزانێت دین چییە ئەبێ هەمووی بێ بۆ شار لە یەک شاری شا یەک خوتبە هەبێ خوتبەکەش ئێستا کتێبەکەم لایە دەبێ مەلایەکی حکومەتی و ئەوقافی بینووسێتەوە ئەویش ئەگە تۆ ئەوە دەخوێنەوە هەر ئەوە بخوێنەوە ئەگەر ناخوێنەوە هەلمەی خوێنەوە خوتبەیەک بخوێنەوە کە بۆ پەزەکەی ئاغا زەرەدی نەبێ هەموو قوتەکەی لا پەڕە و نیوێکە ئەویش دەستنوێژ چۆن هەڵدەگیرێ دەستنوێژ چۆن دەشکێ دەستنوێژ لە ژنی خۆت دەشکێ یان ناشکێ بۆی کەس فکری بەلای حکومەت و کار بە دەستەکاندا نەڕوە من ئەوەم پێ سەر سوورمانە ئەو وەختەی ئەو ڕووخا ئەو بەرنامەی قەریب لە کوردستانیشە داوای بکرێ بەناو ڕۆشنبیر و گۆرانی بێژ و لۆتی و پۆتی خەریبون ئەمجا بڵێن وەڵا کتێبمان بۆ دانێن بۆمان بێ ئەگەر جەنابت ئەم کتێبە دەخوێنێەوە ئەم لاپەڕەیە باشە و جەریدەیە ئەگەر نایخوێنێەوە بڕۆ خوا حەفیزت بێ ئەوە خەیاڵی خاوە ئینسان دەرس لەوە وەرگێ ئاخر ئەو ئاوای کرد بۆیە شوڵچی خوا لە لوتی بەرزیدا ئینسان بە دەرس وەرگێ نەک بە هەڵەی خەڵکا بڕوە کابرا ئەلغام لێی دەدا قاچی دەپەڕێت تۆ نابێ بەو ڕێدا بڕۆی چونکە تۆش لێ دەداوەکو ئەو چگەوە حەقلی ئەلغام بە تۆش دەکەوێن ناوێەوە تازە بەتەمان لۆتی و پۆتی ئەوە بەسەر ئێمەی مەلادا فەڕستکەن بەڵێ یەکەم کاری ئەم زەین العابدینە دژایەتیکردنی بانگی محەممەد مستەفا بوو خطبە لە تەواوی سوڵاتی تونس هەمووی لە دە مزگەوتانە دەخوێندرایەوە بانگی ژەوە هەر نەما جەماعەتیش دەبوو لە یەک مزگەوتا بکرێ ئەوگانی کەموو دەرگاکانی داخستن تۆز ئەوەندە لەسەر نوێنەکانیان نیشت بوو چونکە کەس نەیدەرا بچێ نوێژ بکە دووەم دوژمنی کوشندەی لەچکی ئافرەت و حیجاب لەبەر بوو دەیان ئافرەت و سەدان و هەزاران دەیانگرتن و فەسادیان دەکردن لە سجنەکان دوانجا دەیان کوشتن تەنها لەسەرەوەی لەچکی بەسەرەوە بۆ داماوە هیچ خەتایەکیشکەی نەبوو سێم هەر کەسێ یەک وشەی لە ماڵی خۆشیەوە لە دەم دەرچوە بکتە ئەم حکومەتە زاڵمە خراپە ئەم بێدینە کە دەگیرا دەکرایە سجنێکی فەردیەوە بە سرنج خوێنیان لێ دەمشی هەبووە لە ماوەی دوو مانگە ئەمجا بە زەلیلی مردووە ڕۆژی یەک سرنج دوو سرنج خوێنیان لێ هەڵدەمژی حتا پێستەکەی بە گۆشتە ئێسقانەکەی وشک دەبەوە پەنا بەخوا یعنی ئەوەی ئەم پیاوە کری سەدامیش ئەوانەی نەدەکرد لە سجنەکانە بە سرنج خوێنی لە نارەکان هەڵدەمژی دواتر بەوەی سزای ڕوحیشی بدا بڕیاری دابوو هەر کەسێ ناری ئەو حکومەتە بێ بگیرێ پیاوەکانی هەمووی دەگر ژنەکانی دێشنەوە عینی وەکو فیرعەون سبحان الله فیرعەون هەر ئەو ڕۆژ لەسەر زەوی هەیە ئەیگوت ژنەکانیشی بانگەوازی دەکرد بەو شارەدا مختار و ئاسایش و پۆلیسی لێ ئاگادار دەکرد دەیگوت هەر کەسێک نانکەری بەم ژنانی ئەم ماڵە بکە چێژ لێنەریان پێ بکە ماڵیان پێ خاوێن کاتەوە قاپیان پێ بشوە لەسەر کێڵگە و زرعات کرێکاریان پێ بکە عینی حکمی ئەوی بەسەر ئادەم ئەو ژنە بەستەزمانانە لە هەزار ماڵیان دەدا کەس نەیدەوێرا دەرگای لێ بکەنەوە دەگو یەک شوێن هەیە گە حەستان لێتی بڕۆن لەو مەلهایە فێری لەش فرۆشتنی ببن داوێنتان بفرۆشن بە فەساد و زینا ئەمجا کولێرەیەکتان دەست دەکەوێت کە زۆری خۆی سووتان لە تاواندا خۆی سووتان لە تاواندا ئەوەی قبول نەدەکرد هەندێکیشی برسێتی و مناڵی ساوای سەر بێشکە ناچاری کرد داوێن پیسی دەکرد تەسویریان دەکرد و دەیان برد بۆ مێرد و کوڕە و براکەی دەیان ئەوە دایک دەوازی نادەکا ناری حکومت دەکەی ئەو فیرعەونە لەسەر زەویدا هەبوو ئەو بۆیە شەقی خوا چاو لێ چۆن لێیدا چوارەم گرانی بازار لە سەتا بیست و پێنجی ئەو خەڵکە ڕۆژانە جاری لێ پێوا لە بێکاریدا ئەو سارەی کە ئەو ڕۆژە بەجێ هێزبایی سی دەفتەر دۆلاری ئەم سەردەمەیە سی دەفتەر دۆلار کە لە ئەمریکا خەڵک ساری وای پێ نییە هەمووی درع کە هیچ فیشەکێک جامەکەشی نەبڕێ سێ هەزار پاسەوانی تایبەتی کۆشکەکەی خۆی هەبوو سێ هەزار پاسەوانی کۆماری هەموو دەوریان تەنی بوو بە حسابی خۆی هیچ هێزێک نەبوو بتوانێت قوت هەرچی پارە هەبوو لەژێر دەسەڵاتی ژنەکەیدا بوو ئەو ڕۆژەی لەیلا تەڕابلوسی هەڵات 1500 کیلۆ ئاڵتونی لەگەڵ خۆی بردەوە بۆ ئیمارات یەک تەنونی و بەس ئاڵتونی عارە 24 1500 کیلۆ خەڵکیش بۆ کولێرەیەک بۆ دەبەیەک نەوت لە حەوا هەڵدەچوو لە وڵاتەیە بەڵام بەڵام کاتێک کەوا حکمەکە وەختی خۆی هات پەتەکە پچڕا ئا لەو کاتەدا هەر بە چەپڵاق گەلی تونسی هیچ شۆڕشێک لە پشتێوە نەهێزی معارەزە هانی بدا بەس خەڵک ستیان و سێشتمان دەوێت نان ئازادی ئاسایش نانمان دەوێت ئازادیمان دەوێت ئەمن و ئاسایش وڵاتمان دەوێت ئەم ترس و تۆقانە و سوێمان بۆ لە بەدەستیا لێی ڕاپەڕین داوای کرد سێ ساڵی کە مۆڵەتم بدەن بۆ خۆم لا دەچم بۆی زیاتر بیان چەوسێنێتەوە جا شوێنێک بۆ خۆی پیاکە ئەوە بوو خۆپیشاندانەکان جەلەبەر جایی جەنابتان دیا بوو نەنیشتەوە هەڵات ئەوەندە بە پەلە هەڵات ژنەکەی خۆی لەبیر چووبی بە ژنەکەی خۆی شەرەفەکەی خۆی چۆن عائلەی خەڵک بەجێ ما سبحان الله قەدەری خوا چۆنە ئاخر لە تەیارەکە تۆ بڵێ ژنەکەت جێ نەبێتەوە ژنەکەی خۆی بۆ دەرنەچوو لە کتوپڕا بەستەکە سایقەی هەڵات تانکی تارەکەی پڕ بوو لە بەنزین هەموو وڵاتی دنیا سوڕایەوە دوو جار چۆ سەر پاریسی فەڕەنسا بە تەلەفۆن وتی من کوڕی ئێوە بووم من هەموو ڕۆژێ لە پاریس و فەڕەنسا بووم دەمویست تونس وەکو پاریس لێ بکەم پێیان دەگوت دەوڵەتە کراوەکە بەڕاستی پێشکەوت و دیموکراسی بەڕاستی دژی دینی وتیان بڕۆن نەعلەتی خوا لێ بێت تۆ بە کەڵکی ئێمە نای تۆ خەڵکەکەی خۆل لێت بێزارە ها شەیتان کاتێک کە ئینسان گومڕا دەکەڵە ئینی بەری ئومین کە من لێت بێبەریم جا پێشینا وتویانە هەی قڕ بەسەر ئەو کەسەی شەیتان پێی بڵێ هەی کافر فەڕەنسا بۆ خۆی گوتی های کافر بڕۆ تازە من با بەهۆی داگیرکەوە نەسووتێم لە پاریس وەریان نەگر هەموو دنیا سوڕایەوە کەس نەیوێرا وەریگرێ داری تەیری گول عاشق بە داری ژەقنەموتە ئالی سعودی سعودیە باوەشیان بۆ گرتەوە چونکە ئەویش لەوی گەندەڵتر و پیسترە لەو وڵاتی سعودیەدا کە ڕۆژی دوو ملیۆن بەرمیلنەوە دێتە دەرەوە ئێستا خەڵک بە قشپلی حشتر چێژ لێدەنێ لە لادێکانیدا حەفتا و دوو هەزار ماڵ لەو سعودیەدا لەژێر هێڵی هەژاری و محتاجە بۆ دۆلارێک وتی ئەوە تۆ ڕەفیقی منی ها هەربوو کەس بەلای ڕەفیقەکە خۆی دەگەڕێتەوە ئەوە لەوێ نیشتەوە ژنەکەشی بە تارەیەک هەڵات و 1500 کیلۆ ئاڵتونی لەگەڵ خۆی برد بۆ ئیمارات ئێستا محکمەی دووەلی خەریکە داوای دەکاتەوە ئەمە ئەمە ئەرێ عیبرەتی ناوێ ئەمە دەرس و عیبرەت نییە سێ هەزار سوپا هەر یەکە بەلایەکە تەقەیەکی بۆ نەکرا ئەوەی دوێنە دەیگوت ژمبرا و ئامۆزا و کەس و کارم هەموو ماڵەکانیان تاڵان کردن هەمویان سووتاندن ئەو هەموو ڕسمە هەڵواسراوە داگیرا و دڕێندرا کاتێک کە شەعب ڕاپەڕی ئەو پەتە زوڵمە دەبێ بپچڕێ ڕەحمەتی خوا لەو کەسەی کە عیبرەت وەردەگرێ و خوا بە فیرعەونی فەرموو ئەم لاشەیە بۆ مەتحەف نییە لیتەکوونە لیمەن خەلفەکە ئایا با ببی بە عیبرەت بۆ کاربەدەستانی دوای خۆت با ئێمەش لەم وڵاتەدا بە ئاگا بینەوە حکومەتێک خوا پێڕەوا بینیوین کاشی من خەڵچینە وەڵی ئەوەی کورد ئەمڕۆ بۆی ڕەخساوە ناڕەخسێ یەکەم تکام برایانە مامۆستایەکێتی دینیانە دڵسۆزانە تخوا دەرس وەرگرن عەیبە مەسورێک پەنجا مۆنیکای بە دواوە بێ فەقیرێکیش بۆ عیادەیەک داماوە لەسەر تەلەفیزۆن کە فرمێسک هەڵدەڕێژێ باشە کاکە با دوو سیارەتە بێ ئا سەرۆکی کە هۆ هەر دەمری هەر بەجێ دێڵی ها سەرۆکی مالیزیا من لێرەوە مەت حوسەنای دەکەم و تۆ پێی دڵخۆشی وازی لە کۆشک و پاسەوان و بەخوا هەیە بە سێ پاسەوان دەتڕێت و لە ڕووی جەنابتان سێ حیمایە بە دواوەتی کە لول لە حەوا دەکا لە تەعزیەخانەشا سەلام لە خەڵک ناکا والله چوومە تەعزیە ویستومە تا ئێوارە دانیشم کە مەسولی ئەوەندە خوێڕی و هیچ و پوچم بینیوە وەڵاهی تەعزیەکەم بەجێ هێشتووە کە لول لە حەوا دەکا و ئەو قوربان فەرموو سێ تڕە حیمایە لەگەڵایە ئەو بە سێ هەزار کەس فریای نەکەوت سێ تڕە حیمایە فریای تۆ ناکەوێت کاری خۆت فریاد دەکەوێت ئافرین بۆ ئەو مەسول و کاربەدەستەی بەبێ حیمایە دەچێتە بازار دێتە ناو خەڵک دەچێت بۆ تەعزیە دێتە مزگەوت لەگەڵ خەڵکایە منەتی بە کەس نییە چوە کارێکی خراپی نەکردووە خەڵک دەستی بۆ بەسنگەوە دەگرێت خەڵک دیفاعی لێ دەکەم منی مەلا حرمەتی دەگرم دوعای بۆ دەکەم ئەو ئاسایشە ئەو پۆلیسە و پێشمەرگی خیانەت لەم وڵاتە ناکە دووەمیشیان با بێدینی بێدینی ئەوە بەرهەمێتی ئەو کەسانی وا دەزانن وڵات ئەگەر بێدین بوو دەبێتە شامی شەریف ئەوە عومەری کوڕی عەبدولعەزیز و مەهاتی محەممەدی موسڵمان و حکومەکەیان ئەوەش ئەم بێدینانەی ئەم زەمانە کە بە چاوی خۆتان بینیتان هەر کەسێ دژی میحراب و مزگەوت بوو خوتبەی جومعە بوو وەڵڵاهی ئا ئەوە چارەسەری دەبێ ئەوە مەسیری دەبێ فهل من معتبر ئەرە کەس هەیە عیبرەت وەرگرێ ئومێدەوارم ئیشاڵا وریابین بە ئاگابین ئەو دەستکەوت و ئەزمونانەی کە هەمانە بە ئاسانی بەسەر چەند لۆتی و پۆتیەک بارزوی خۆیان شەفتی شەپێنی پێ نەکەن و چەند مەسولێکی نامەسئول نەیدزن و نەیفەوتێن و هەمومان خوێنمان وەداوە هەمومان قوربانیمان وەداوە هەموشمان ئەرکی پاراستنیمان لەسەر شانە داواکارم لەخوای پەروەردگار تەمەنمان پڕ بەرەکەت کا حکومەتمان پڕ عەدالەت کا خوای وڵاتمان پڕکەی لە دادگەری دادگەری دەسەڵات دادگەری سامان دادگەری زانست یا ربی خوای کاربەدەستانمان دەرس لە زین العابدین و هاوشێوەکانی وەرگرن خوای چاوێک بە خۆیان و عائلە و منداڵیاندا بخشێنەوە ئەم وڵاتە پڕ بێ لە دین و ئیمان پڕ بێ لە خواناسی و ساڵحان خوای پڕ بێ لە علم و زانیاری و بەرەکەتی علم خوای پەروەردگار مامۆستاکان هیدایەت دەی دەرگای علم و زانیاریمان لەسەر پشت بێ یا ربی خوای ئەو کەسانەی پاکن چاکن دڵسۆزی گەل و وڵات و نیشتیمان و دینن خوای موفق و سەربەرزیان کەی خوای پشتیوانیان لێ بکەی لەسەر کورسی حکم پایەداریان کەی هەر کەسێکی خراپەکارە خوایە ئەگەر قابلی هیدایەتە دڵەکان ئاڵوگۆڕ بە تۆ دەکرێن خوایە ئەو دڵە بێ ئاگایانە لە خەوی غەفڵەت بە ئاگا بێنیەوە هەر کەسێکیش هەموو نێتی خۆی خالیس کردووە بۆ دزی و فزینە و ئەم میلەتە یا ڕەبی خوایە بەڵا بۆ سەری بنێری نەخۆشی بۆ ناو مێشک و لاشەی بنێری ئاژاوە بخەیە ناو خێزان و ماڵیەوە بە قدرەتی خۆت شڕکێک لە زەین العابینی دنتدا خوایە لە دەمی ئەمانەش بدەی لەو سەر کورسی حکومە بڕی سوایی فریای بلیتی تارەش نەکەون کە وڵاتەکە بەجێ دێڵن لەم ڕۆژی مبارەکەدا خوا دوعا گیراو لێت دەپاڕێمەوە ئەوەی نەخۆشە خوا شیفای بۆ بنێری یا ئیلاه العالمین یا الله یا شافی ئەوەی نەخۆشە شیفای بەخێری بۆ بنێری ئەوەی کەوا بەتەمای عیادە و دکتۆرە خوا خێر بێنی ڕێگای عیلاجێک بێتە ڕێگای ئەوەی دڵ بەخەمە دڵ خۆشی کەی ئەوەی مردو لە گوناهی خۆش بی ئەوەی مردووی لێ مردووە سێبوری بە کەس و کار و دوو دەرونیان بدەی خوای عاقبەتی هەموو لایەکمان خێرکەی ئامین ئامین والحمد لله رب العالمین